خۆشەویستان جەنابتان کە ئامادەبووی وتارەکانی ئەم مزگەوتان ئاگادارن کە زنجیرە باسێکمان هەبوو لە سەرەتای ساڵی کۆچی پێغەمبەرەوە صلی الله عليه وسلم باسی بنەماکانی دەوڵەتی پێشکەوتومان دەکرد لەژێر ڕۆشنایی کۆچکردنەکەی لە مەککەوە بۆ مەدینە بەڵام لەبەر ئەوەی هەر قسەیە هەر باسە کاتی خۆی هەیە و ناتوانی بەسەریا تێپەڕی بە داوای لێبوردنەوە ئەو زنجیرە باسە دەپچڕێنم هەتا دواتر ئینشاءاللە دەچمەوە سەری و تەواوی دەکەین چونکە گەلێک کەس داوای دەکا بنەماکانی دەوڵەتی پێشکەوتووی سەردەمی لەژێر سایەی سیرەی پێغەمبەرا صلی الله علیه وسلم ضرورە بۆ هەمومان بەڵام ئەوەی کە ئێستا ضرورترە قسەی لەسەر بکەین و قسە و باسی ئەمڕۆیە و ئەگەر بکەوێتە هەفتەی داهاتوو بە کەڵک نامێنێ بریتییە لە یادی سەری ساڵ بریتییە لە یەکی یەک کە بەیانی دەچینە ساڵی 2011 میلادیەوە ئەگەر یادی ساڵی میلادی یادی حەزەتی عیسا پێغەمبەر بێ لەسەر سەران و چاوانمانە چۆنمان پێخۆشە مەولودی حەزرەتی رسول اللە دەکەین ئاوا بە پێویستی دەزانین یادی عیسای روح اللە بکەین لا نفرق بین احد من رسله جیاوازی پێغەمبەران لە لای ئێمە نییە بەڵام ئەوەی کە سەرنجی ئەدەین کۆمەڵە شتێک لە سەری ساڵدا دەکرێ لە یەکی یەکە هیچ پەیوەندی بە هیچ دینێکی خواوە نییە پەیوەندی بە حەزەتی عیسا پێغەمبەرەوە نییە پەیوەندی بە ئاینی مەسیحیشەوە نییە بۆیە ئەگەر جەنابت بەشداری ئاهەنگەکانی سەری ساڵیش نەکەی ماڵ و منداڵیشن نەچێ هەر ضرورە ئەم شتانە بزانی چونکە ئەم تەلەفیزۆنە ئەم کەناڵە فەزاییانە دەچنە ناو هەموو ماڵێکەوە حەو دەرگای وەکو زولەیخا و یوسف لەسەر خۆت داخەی ئەو هەر دێتە ژوورەوە هەر دێتە ژوورەوە مناڵەکەت هەر لە ئەمڕۆوە نیشانی دەدرێ ئەم کۆمەڵەی کە باسی دەکەین کێن جا حیفە مسلمان بە ئاگا نەبێ حیفە مسلمان کوێرانە سەرنج بدا و وابزانێ ئەمە دنیایەکی ترە و ئای تۆ لە چ بەختەوەریەک بەداخەوە بێبەشی چونکە خەڵکی ئۆردوگایەکی خەڵکی مجەمعێکی خەڵکی لادێیەکی کوردی بۆیە وای مسلمان ئەبێ بەر چاوڕوون بێ هەر لەسەر وشەی ساڵی زاینی ئێمە تێبینیمان هەیە ئەڵێ ساڵی زاینی زاین لەگەڵ ڕێزمدا یعنی شتێک بەچکەیەکی بووبێ ئەوەی وەم فڵانشتە زاوە ئێمە دڵنی ساڵی میلادی واتە ساڵی لەدایک بوون معقولە پێغەمبەرێک لەدایک بوو بێ و مەریەمەیەکی پاکداوێن وشەی زانی بە دووخەی بڵێ زاین بووە زاوە کاکەمە بۆ ئاژەڵ بەکاردەهێندرێ هەر وشەکە بۆ خۆی نابەجێیە ئەگە مەبەست پێغەمبەرێکی خوا بێ ها لە ئیسلامدا چەند حرمەتمان هەیە ئێمە ئەڵێ مانجی مەولودی پێغەمە ساسەلەم مانجی لەدایک بوون ئەبوای بوتە ساڵی لەدایک بوون ئەگەر مێژوەکە بۆ حەزەتی عیسایە واللهی بێ ئەدەبیە بە پێغەمبەرێکی خوا و بە دایکە مریەم بڵێ واللهی زاوە چونکە لە کوردەواری خۆماندا و لە هەموو گەلانی ئاریشدا ئەگە سوکایەتی بە ئافرەتێ بکرێ ئەڵێ ئەڵێی زاوە تەشبیه دەکرێت بە ئاژەڵ هەر وشەکە بۆ خۆی تێبینی لەسەر هەیە حرمەتداری پێغەمبەرانی خوا وا ناگیرێت دووەمیان چەند شتێکمان بەر چاو دەکەوێ کە ئەمانە دەچنە ناو هەموو ماڵەکەەوە بە کەناڵە تەلەفیزۆنیەکان بەداخەوە مناڵی ئاوا پاک دڵساف سەرنجی ڕادەکێشێ و بە شتێکی گەورەی وەردەگرێ وەکو ئەشی سەرشانی خۆم دوای گەڕان و سوڕانێک ماندووبوون نییە و چونکە واجبی سەرشانە لە فەزلی خوای گەورە بە زیادێ ئەمن دە معلوماتم دەستکەوت کە بە جوانی و بەبێ هەڵچوون و داچوون نەزەمی کەس دەکەین نەمەتحی کەس دەکەین ئەمە زانستە ئەمە چۆن دەڵێی دوو کەڕە دوو دەکاتە چوار کەسێک نییە لە کافر و مسلمان ئینکاری بکە ئەمەش عیلمە ئەوەی ئێمە لەم منبەرەوە دەڵێن بەردەوام بنەمای زانستی بۆ قسەکانمان هەیە نە تەشهیر بە کەس دەکەین نە کەس هەڵدەکێشین نە کەس دادەکێشین خاڵی یەکەم کە هەموو کەس ئەمڕۆ بینی و لە تا شاشەی تەلەفیزۆنەکانەوە نیشاندرا پیاوێکی بەدلە سووری ڕیژ درێژی وەک کلوی بەفر جووتێک قۆندەرەی قەترانی ڕەش لەگەڵ کوڵاوێکی سوورە پێی دەڵێن بابا نوئێل کەس نییە موشەی بەداخەوە نەبیستبێ هەموو تەلەفیزۆن جاوە لە بەیانی لە فلیم کارتۆنا بۆ مناڵ شەو ڕۆژ لێدرێتەوە بابا نوئێل ئەم پیاوەی کە باسمان کرد ئەبێ بزانی کێیە بابا نوئێل چەند ئاڕایەک هەیە لەسەری قەشەیەک بووە پیاوێکی خزمەتکاری دینی مەسیحی بووە خزمەتی بە دینی مەسیحیەت و عیسا کردووە سەلامی خوای لەسەر بێ ناوە ئەسڵیەکەی سانت نیقۆسە و هەندێک خەڵکی دەڵێن نەخێر سانت نیکۆلاسە واتە لەسەر ناوەکەش خلاف هەیە سانت نیقۆس بێ یان سانت نیکۆلاس بێ گرنگ نییە لە شاری میرای تورکیا لەم تورکیای ئێرە لە شاری میرا هەندێک دەڵێن لە سەدەی چوارەمی میلادیدا لەدایک بووە بنەماڵەیەکی دەوڵەمەند بوون باوکی ناوی ئەبی فانیوسە دایکی ناوی تونەیە تاقە منداڵی ماڵەکەیان بۆ خوشک و برای نەبوون لە منداڵیەوە سەخی تەبیعەت بووە هەژار و منداڵی هەژارانی خۆشویستە و یارمەتی داون ئەمە ڕەئیەک ڕەئی دووەم دەڵێ نەخێر بابا نوئێڵ ئەو قەشەیە ساند نیکۆلاس لە ئەوروپا بە تایبەت لە وڵاتی سوید لەدایک بووە سەدەی چوارەمیش نییە ئەمان دەڵان سەدەی یانزەهەمین میلاد لەدایک بووە سەری ساڵان دیاری داوە بە منداڵانی هەژار ڕایەکی تر ئەوەشی پێ ڕەفسە ڕایەکی تر کە ئەمڕۆ بەهێزەڵە نەخێت لە فنلەندا لە وڵاتی فنلەندا لە گوندی لاپلاند لەدایک بووە بەڵگەشمان ئەوەیە ساڵانە لە یەکی یەکی هەموو ساڵێکە حەفتا و پێنج هەزار مناڵ لە جیهانەوە دەچنە ئەو گوندە یادی بابەنوئێل دەکەنەوە ئەی ئەم وێنەیەی، ئەم بەدلەیەی، ئەمە کەوابێت لەسەر شوێن و کات و لەدایکبوونەکەی سێ ڕەئی جیاواز هەیە، مەسیحیەکان هیچیان بۆ هیچیان ناسەلمێنن. ئەوە هەر ئەوان یەکلایی بۆ نەکراوەتەوە بۆ خۆیان. ئێمە هەر سێکمان وەرگرت. وێنەی ئەم بەدلە سوورە کە لەبەریایەتی ئەمەی کە شکڵەکە دەبینی، ساڵی 1823 شاعیرێکی ئەمریکی ناوی کلارک مۆریس بوو، بە خەیاڵیا هات پاداشتی ئەم پیاوە خێرەومەندە بداتەوە وێنەیەکی بۆ کێشا بەس ئەم کوڵاوە سوورە نەبوو ئەم ڕیژ درێژە کولیە سپیە ساڵی 1970 ئەم بەد لە سوورە وێنەکێشێکی ئەمریکی ناوی تۆماس نیست بوو کۆمپانیای وێنەکێشی ئەمریکی کە ناوی تۆماس نیست بوو بۆ ڕیکلامی بازرگانی بۆ شەریکەی کۆکاکۆلای ساردی تەکلیفیان لەکرد وتیان ئەها لە جامخانەی هەموو شەریکەیەک و ناو سارەکانە ڕیکلامێکمان بۆ بکە کە مناڵ حەزی لێ بێ گەورە سەرنجی ڕاکێشێ وتی پیاوێکی خێرخواز هەبووە ئەو قەشەیە ڕسمەکەی دەکەم بەڵام خۆ ئەو وا نەبووە ئەم بۆ سەرنجی مناڵان ئەم بەد لە سوورەی دروست کرد و بوو بە ڕیکلامی کۆمپانیە کۆکا کۆلا ئەمە ئەوە ئاوا دروست هات کەواتە ئەمجا بابە نوئێل چەند مەعنایەک هەڵدەگرێت لە لای فەڕەنسی بە زمانی فەڕەنسی یعنی ئەبو المیلاد باوکی لەدایک بوون لە غەرب بەگشتی و لە ڕۆژئاوا و سویدا یعنی خوا لەگەڵ ئێمەیە مەعناکەی ئەوەیە ئەگەر ئەمە هەمووی ڕاست بێ گریمانە یەکدانێ بڵێ ئەوەی باسمان کرد هەمووی ڕاستە کە بە خۆیان خلافیان هەیە لەسەری و دەڵێن ئەو دەڵە وانێ و ئەو دەڵە قسەی منە و ئەو دەڵە قسەی تۆ نییە باشە پرسیارێک هەیە مسلمان ئەبێ بیکە بابە نوئێل چ پەیوەندی بە یەکی یەکی ساڵی میلادی و لەدایک بوونی حەزەتی عیساوە هەیە ئەخوانیە باشە بابە نوئێل لە یەکی یەکا لەدایک بوو لە یەکی یەکا مرد نەوەڵا هەر مێژوەکەی دیار نیە ئەی بۆ خراە ئێستا ئەمە قسەیەکە ئەم ڕسمە 1970 ساڵ لە دوای حەزەتی عیسا دروست کراوە کە ڕسمی خۆشی نییە بۆ منداڵان دروست کراوە بچن ئەو ساردێ بخۆنەوە شەریکەکە ڕیکلامی کردووە ئەی بۆ ئێستا پێمان دەفرۆشنەوە ئەکرێتە ڕەمزی سەری ساڵی مەسیحی ئەخمە پرسیارە وەنیا ئینسانی ڕۆشنبی دەبێت بیر بکاتەوە باشە بۆ ئەمە بۆ منداڵان شیرین دەکرێت خۆ بابە نوێر خزمەتی هەژاران گەورانیشی کردووە کچانیشی کردووە پیرێژنانیشی کردووە ئەی بۆ باز باسی منداڵ دەکرێت بە کورتی عەرزتان کەم ئەمە خزمەتکردنە بە بانگەشەی مەسیحیکردنی خەڵکی مەویست بۆ لە تۆی مام حاجی و لە دایە حاجی و لە جەنابت تازە تۆ نابی بە مەسیحی بەڵام دەچێ گەراکە لە کوێ دادەنێ لە ناو دڵی پاکترین و بەریئترین چینی کۆمەڵگا کە منداڵە مناڵ هەر نقڵێکی بدەیە لە بیری ناچێتە وایان نا با بە نوێڵ بە دیاریەکانیەوە بە عەرەبانەکەی دەفڕێ جا سەیری ئەو خیانەتە گەورەیەکە مامە شێخ بۆ نییە بڵێ فڕیوم چونکە خیانەتە لە مناڵێکی کورد کە دەزانێت ئینسان نافڕێ لە ئێستاوە فێری ئەوەی مەکە ها ئێمە بە چەند ڕۆشنبیرانە مافی مناڵ دەدەین مەلایەکی کورد ئەوەی بیرکردوێتەوە نامیلکەی فڕی فڕی قەلفڕی لەسەر ئەوە دانراوە ئەی تۆ پێی دەڵێی ئەسپەکەی بە ئاسک ڕایەکێشن و بەسەر ئەو هەموو شاخەدا دەڕوە لە کوڵاو ڕۆژنەوە دیاری بۆ منداڵان دەنێرێ تخوا ئەوە ئەوە فێڵکردن نیە لە عەقڵی مناڵێکی بەستەزمان ئەی باشە ئەگەر باسی مەسیحی تێکردن نییە بۆ باسی ناکەن بڵێن ناوی سانت کیۆلاس بووە وانە سانت نیکۆلاس ئەی بۆ ناوەکەی خۆی ناڵێن بۆ ئەم ناوەتان هێناوە بابا نوئێڵ کە بە فەڕەنسی معنایەکی هەیە بە ئەوروپی معنایەکی هەیە لە لای هەندێ مەوسوعەی بەریتانی معنایەکی هەیە بۆ ئەوەی هەمووی بتپەرستی و شیرکە نعوذ بالله یعنی کوڕی خوا یعنی باوکی لەدایک بوو کە عیسایە یعنی خوا لەگەڵ ئێمەیە کە بابە نوێل لەگەڵ بوو هەموو تەوجیهاتی خوایل لەگەڵە ئەو فریاد ڕەسە فریاد دەکەوێت ئەی مناڵ خۆ بخە باوەشی ئەو دینی مەسیحیەتەوە هەر ئەمە فریاد ڕەسە ئەمە معناکەیەتی معنایشیان بۆ داناوە ئەگەر زۆر زۆر تینت بۆ کابرای مەسیحینە لە کاکە ئەو معناشی هەیە ئەخر ئەوەشی هەیە هەم شتێکی وایان داناوە ئەمە ئەمە دەستی لە پشتەوەیە ئەمە هەر دیاری پێشکەشکردن نییە بە مناڵی بەستەزمان کە لە تەلەفیزیۆنەکانەوە بەداخەوە نیشان دەدرێ ئەمە ئەمە بە زانستیانە بابە نوێل هیچ پەیوەندی نییە بە مناڵی هەژارانەوە بۆ ئەمڕۆ بابە نوێل بۆتە ڕەمزی داخکردن و جەرگ سووتاندنی مناڵی هەژاران ئەوەی کە بابە نوئێل دیاری دەداتێ لە شەوان و لە سۆپەر مارکێتە گەورەکاندا مناڵی من و تۆی هەژار ناوێرێ لە دووریشەوە بڕوانێتەوە سۆپەر مارکێتە ئەگەر ئەوەی لە ماڵەکەیدا بیفرۆشێ بەشی ئەوە ناکە پسکیتێک لە سۆپەر مارکێتێکی ئاوا بە ناوبانگ بکڕێ کە بابە نوئێل دیاری تێدا بەش دەکات مەگەر لە خەوە ئەوەی لە تەلەڤیزۆنا بینێتی خەونی پێوە ببینێتەوە کەواتە بابە نوئێل و جەماعەتەکەی ڕەمزی چزاندنی دڵی منداڵە هەژارەکانن نەک دڵخۆشکردنیان ئەرێ کەستان بینی بگەڕێ بە ماڵە هەتیوەکانەوە لە یادی بابە نوئێڵ و سەری ساڵدا بڵێ کام منداڵە هەتیوە کامە هەژارە کامە بێ ئەنوایە تخوا کەستان بینی لەم وڵاتەدا ئەوە بکە هەر بۆ مناڵی مەسوولەکانە هەر بۆ مناڵی دەوڵەمەندەکانە هەر بۆ مناڵی خوانەناسەکانە هەر بۆ مناڵی ئەوانەیە نە ئیسلامە نە مەسیحە نە دەزانێت دنیا چییە نە دەزانێت قیامەت چییە بەس پارەی هەیە بەداخەوە پارەی هەیە و دینی نییە ژینی نییە ئەوە یەکەم ئەوە بزانە با بەنوێک ئەوەیە جا چاک لێ حاڵی ببە دووەم درەختی سەری ساڵ ئەم درەختە لە ئەثینای پایتەختی ڕۆما ساڵانە خەڵک لە دەوری کۆ دەبوونەوە پێش مەسیحیەت پێیان دەوت شەجەرەت العالم داری عالم کە خەڵک لە هەموو شتێکە سوودی لێ بینیوە یەکەم دار کە ڕازێنرایەوە مێژوەکەی تازەیە لە ساڵی 1940 لە بەریتانیا پاشا ڤکتۆریا دارێکی هێنا و گڵۆپی پێوە هەڵواسی و کارەبایان لێدا و ئەوان ڕووناک بووانێ و خەڵک لە دەوری کۆ دەبوونەوە وەکو یادی سەری ساڵ باشە ئەم دارە چ پەیوەندی بە کوردستانەوە هەیە بە قەڵای هەولێری دێرینەوە هەیە ئەمە بۆتە مایەی کێشانەوەی پارە بەیانی ئەم شەوکەدا دێ لە یەکی یەکی 2011دا لە وڵاتی ئیمارات وتێلێکی پێنج ئەستێرەی هەیە تەنانەت دۆلاریش لەوێ نایخوا ئەوەی کە چۆ ژوورەوە دەبێ ئاڵتون بکڕێ بە ئاڵتون چا دەکڕی بە ئاڵتون قاوەیەک دەکڕی یعنی وەکو وڵاتێکی سەربەخۆ دارێکی پێوە هەڵواسراوە بە هەر چوا دەوریا ئەو پارەی کە تێی چووە دوو جا بڵێن دوو مل دوو چ بێ دوو هەزار دۆلار سفرێکی بۆ زیاد کرد دوو سەد هەزار دۆلار نەوەڵا دوو ملیۆن دۆلار نەوەڵا دوو ملیار دۆلاری تێچووە دوو ملیار دۆلار بەس لە ڕازاندنەوەی یەک دار بۆ یەک شەو ئەوان پارەکەی لە خەڵک دەکێشێتەوە ئێستا خەڵک هەیە هەژارە نەخۆشە لە سلێمانی مەجالی نییە سەفەری ئیمارات و ئەردەن و دەرەوە بکە چونکە خەڵک دەمێکە سەریان نووسیوە بە حەفتا و پێنج وەرەقە بەشداری یەک شەو دەکات لە سلێمانیەوە دەچێت لە ئوردیە لە بەشداری بکە پک حەفتا و پێنج وەرەقە بۆی دینی خۆت بدۆڕێنی بۆی ویژدانی خۆت بدۆڕێنی دەتوانی حەفتا و پێنج ماڵی لەو شەوەدا پێ ئاوەدان کەیەوە خەڵک پارە ها کە دینی لەگەڵا نەبوو چ چۆن بەکار دەهێندرێ ئەوە هەموو لەسەر زەرەری فەقیر و هەژارە کام بەرنامەی سەری ساڵ لە خزمەتی فەقیرایە ساڵ سێەم ئەی شەوی سەری ساڵ ئەم شەوە لە چیاب وەڵی من مسلمان تەلەفۆنی بۆ کردو مامۆستا سێ چوار ماڵ بەتەماین بەیەکەوە ماڵی ئاوا بێ حرمەتی قسەکەت دەگرم چانێ پرسی شەرعت کردووە بۆ خۆمان سێ چوار ماڵی نەپیرە مەگرونا بە تەمای شەوی سەری ساڵ تا بەیانی دانیشین منداڵەکان کێ بکەین و مۆم دانیشی تۆ بابە تۆ دوێنێ نانی جۆت دەخوارد وەڵڵاهی نانی هەرزنت دەخوارد گەسکل لە دەر بۆ ئاش ئەوە هەر ئەم دوو سێ ساڵە تۆزە بایعی هاتۆ تۆزە سکت تێر بۆتەوە ئەرێ کاکە نابێ بزانی شەوی سەری ساڵ لەیلەت القەدرە شەو نوێژ دەکەی واللهی عیبە من ڕێزم هەیە بەوەی پرسیارەکەی کردووە هەی ئافرین کە پرس بە شەرعی خوا دەکەی دەستت خۆش بێ و بە قسەشم دەکەی بەس پێشت خۆش بێ بزانی داخۆ ئەم شەوە لە چێوە هاتووە لە کوردستاندا دوای جەنگی جیهانی کە بەریتانیەکان ئەم وڵاتی ئێمەیان داگیر کردووە ئەوانەی کە پانتۆڵ لە پێ بوون خەڵک پێ عیب و پانتۆڵ لە پێکا پێیان دەگوت ئەفەندیەکان ڕێزمەیە بۆ حرمەتدارانی پانتۆڵ لە پێوە هیچ عیبەیەک نییە بەس ئەو زەمەنە وابوو پێیان دەگوت ئەفەندیەکان ئەفەندیەکان لە نادیەکە یان لە ماڵەکە کۆ دەبوونەوە لە لای ئەوان وایە شەوی سەری ساڵ ئەگەر سەرخۆش بی خەمەکانی ڕابردوو لەبیر دەکەی بە سەرخۆشیش پێشوازی ساڵی تازە دەکەی و تووشی خەم و خەفەت نابێ ڕێیان وایە عەرەقیان دەخواردەوە گۆرانیەکانی عەبدولحەلیم و فەرید ئەتڕەش و کولسوم و ئەوانەیان لێ دەدا اتحاد و تروقی کە خلافەتی مسلمانانیان ڕوخاند و ئاڵای لا اله الا الله یان خزیە کەم کەس بوون لە جیهانی ئیسلامدا ئەوان داهێنا ئەو شەوان زیندوو کردەوە دواتر دوژمنترین کەسی کورد میلەتی کورد کوردی ناوی نابێ ناوی کوردی بە ئەسڵی بمێنە و زمانی کوردی هەتا ئێساش لە تورکیا قەدەغەیە کەمال ئەتاتورک گرنگیەکی گەورەی بەو شەوەدا وتی کەس نابێ بخەوێ دەبێ ئەو شەوە زۆر پیرۆزە دژمنەکەی تۆ ئەو شەوی زیندوو کردەوە پاشان ناسیونالیزمی عەرەبی ئەو عەرەبانەی کە دژمنی ئێمەن کە خاچی ئێمەیان بە تورەکە بێشتەوە تا لە وڵاتیش وەکو ئیمارات و قەتەر و ئەوانە چاو لێ بۆ شەوی ساڵ چ دەکەن کەواتە ئەگەر تێبگەی ئەو کەسەی دوژمنی زمان و کللتور و ڕۆشنبیری و وڵاتە کوردستانەکەی تۆیە ئەو شەوی ساری ساڵی هێنایە کوردستانەوە هەی کوردی دۆنەدی و ئەی تۆ نازانی یادی چ دەکەیەوە لەیلەت القەدرت هەیە یادی لەدایکبوونی پێغەمبەری ئاخری زەمانت هەیە مەولود نامە دەخوێنیەوە مەسیحێک بیکە هیچ مشکلە نییە کابرای مەسیحی بۆ خۆی چ دەکا هەر ئازاد بۆ هەر ئازادیش دەبێ دەسەڵاتی مسلمانان ئیشەڵڵا ڕۆژێکە بێ بە کابرایەکی مەسیحی ناڵین لە کۆیە و لە سلێمانی یادی سەری ساڵمەکەوە لە ماڵی خۆتدا چ دەکەی بکە بەس حەیفە مسلمان نەزانێت چ باسۆ هەر بەدووکەوێ ئەوە حەیفە پاشان ئەم دیاری بەخشینە ئێستا ئەمجا ئەمڕۆ کار دەبەخشرێتەوە دیاری سەری ساڵ دەبەخشرێ وەڵی پێرار بوو بە بۆنی مناسبەتی شەکراو خواردنەوەیەک ئێوارێک تەقدیری خۆی گەورە چوومە ماڵێک مناڵێکی کچیان هەبوو مەغۆل فەقیرە دە پانزە ساڵانە کەم عەقڵ تۆزێ هاتووە دەستی تۆقەی درێژ دەکرد مامۆستا جەژنی سەری ساڵت پیرۆز بێ ماو هەموو گڵۆپ و ئەی خوایە دیاری بۆ هێناوم کارت و ئەمە دیاری سەری ساڵە مامۆستا بابەت دەزانی ئەم دیارە لە کێوەدا هاتووە ئەخ وەڵڵای حەیف ئینسان لە شن نەگا و هەر بەدووکەوێت دیاریەکە معنای ئەوەیە عیسا کوڕی خوایە منیش بە بۆنەی لەدایکبوونەوە دیاری پێ دەبەخشم چونکە خوا دە دیاری بۆ ئەمەی بەخشیوە نەک پێغەمبەرە کوڕی خوایە نەعوذ باللە کابرایەکی ئینگلیزی ناوی کندۆل بوو لە ساڵی 1944 1944 ساڵ لە دوای حەزەتی عیسا ئەم کارت بەخشینەوەی سەری ساڵدا هاتووە هەی مسلمانی داماو ئەتخوا کە نەزانی شتێک چی و معنای چییە منداڵیشی مەغۆلی ئەوەی بۆ پێدەخاڵەتێنی داماوە باشە خەڵکینە ئەمە ئەگەر نە دینە نە ژینە باشە کابرایەکی مەسیحیتان بینیوە جەژنی قوربان و ڕەمەزانیات بکاتەوە لە ئەوروپا نەوەڵا بابە باسی دین مەکە باسی کوردایەتی بکە تخوا کابرایەکتێن بینیوە لە ئەمریکا لە سوید ئەوانە کوردان لە خارجە خوا تەمەنیان درێژ کە الحمد زۆربەتان کوڕەکانتان مؤدبن محترمن دەستیان خۆش بێ نایەتەوە بۆ زوڵ مستەم و بێکاری ئێرە لەوێ بۆ خۆی کاسپێکی محترمانە دەکات یارمەتیەکی شە بۆ ئێمە من ڕێزمە هەیە بۆ وانی لە ئەوروپان یعنی خەڵکی بە شەرەف ئیشەڵا زۆریان سەری کوردیان بەرز کردوێتەوە وەڕێ لێیان بپرسە بڵێ تخوا تۆ لەو کارگەی ئیش دەکەی کەس جەژنی نەورۆز دەکاتەوە لەوێ ئەگە من تێبینیشم هەیە کەس یادی ئەنفال و کیمیابارانی هەڵەبجە و یادی ڕاپەڕینی میلەتی کورد و دامەزرانی پەرلەمانی کوردستان دەکاتەوە لەوێ هەر دەشیزانێت چییە ئەمە پێ دەوتێ هاریکاری گەلان هاریکاری فەرهەنگی لە دنیادا هەیە تۆ ڕێزم دەگری منیش ڕێز دەگرم فەرهەنگم یاد دەکەی و فەرهەنگت یاد دەکەمەوە بەڵام کاکە ئەو هەر تۆ ناناسێت چی ئەمە پێ دەوتێ تەقەزومی ثەقافی کورد تەباڵایی سەقافەت و ڕۆشنبیری پێ دەوتێت چاولێکەری پێ دەوتێت عیشقی یەکلایەنە جاری وایە کچێک کوڕێکی خۆش دەوێت کوڕەکە ئاگای لە هیچ نییە تۆش ئەوت خۆش دەوێت بەس ئەو ئاگای لە هیچ نییە پێی دەوترێت گێلی فەرهەنگی لە سیاسەتیشا پێی دەوترێت شکستی سایکۆلۆژی شکستی سایکۆلۆژی خەتەرترین گێلی فەرهەنگیە کە کەس تۆ نەخوێنێتەوە تۆ هەموو عالەمەوە خوێنی پاشان ئەگەر نە دینە و نە ژینە ئەم عالەمە بۆ وا گەرم دەبێ بەخوا ئەوەی لەو کوردستانە دەکرێ بەداخەوە لەو ئەوروپایە ناکرێ بۆ سەری ساڵ ئەمە بەس لە پێناویەوەی بەڵکو ئێمەش پێشکەوین قوربانەوە نیشانی تەقدمیەتە شەوی سەری ساڵ بە ئاگابی و نەخەوی تا بەیانی و شەو نوێش بکەی بەڵکو ئیشەڵا تۆش پێشکەوی بەڵکو مسەقەف بی والله ئەوەش گاڵتە بە عەقڵمان دەکەن بە بەڵگەی ئەوەی لە بەناوبانگترین نهێنی بەڵگەنامەکانی بەریتانیا کۆمەڵە بەڵگەنامە هەن لە بەریتانیا لە ئەرشیفا دکتۆر کەمال مەسەر هەندێکی لێهێنانەوە خوا خێری بنووسێ نا کەس کە دەچێ بۆ ئەوروپا ئەهی ئەوەی نیە کورد چی کردووە چی لێسە نووسراوە ئەو هێندێکی ئەو پیاوە زانای هێنایەوە لە ساڵی 1934 دا ئینگلیزەکان ئەم مەقالەیان لەسەر کورد نووسیوە ئەڵێ ئەو کوردانە زۆر جێلن دوور لە ڕووی هەمومان ئەگەر چاویان بە ئێمە دەکەوت هەر کە کوردەکان و ڕۆشنبیر و خوێندەوارەکانیان چاویان بە ئێمە ئینگلیز دەکەوت باسی عرە خواردنەوە و شەوی سەری ساڵ و هەڵدەستان ڕقسیان دەکرد و دانسیان دەکرد و باسی کتێبەکانی ڤۆڵتێر و مارکسیان دەکرد دوایی پرسیمان کاکە خۆ ئەمانە ئێوە مسوڵمانن چ پەیوەندی بە ئێوەوە هەیە بۆمان دەرکەوت بەس بۆیە وا دەکەن پێیان بڵێن ڕۆشنبیر و کراوەن بەڵام ئێمە گاڵتەمان بەو ڕۆشنبیری ئەوان دەهات والله ئەوان پێوتوین لە ساڵی 1934 لە بەڵگەنامە نهێنیەکانی بەریتانیا ئەوە دکتۆر کەمال مەسەلی پرسم زان وایانە خۆشەویستان گاڵتەی بە عەقڵت یەگە تۆ بزانی پێشکەوتن و سەقافەت یعنی هەر یاری شەوی سار و بابەن و ئێڵ و کارت بەخشینەوە چکولات بەخشینەوە ئەو گاڵتەی بە عیلمت دێ عیلم پیرۆسە وڵات بە عیلم پێش دەکەوێ ئەگەر هەموو زمانی ئینگلیزی وەکو کوردی بزانی وەڵی جێگەی شانازی ئەهلی ئیسلامی چونکە لەوانەیە قورئانی پیرۆز بکەی بە ئینگلیزی دوو ئینگلیز مسلمان بن بەڵام وەڵی شەرمەزاریە دوول لە ڕووی جەنابتان برایان خوشکان هەموو ئینگلیزەکەت بەس ئەوە بێ بۆی بڵێن ڕۆشنبیری لە جاتی بڵێ بەڵێ بڵێ باشە بڵێ ئۆکەی لە جیاتی بڵێ خوا ئاگادار بێ خوا حەفیز بێ بای هیچی کە نەزانی بە هەموو ئینگلیزیەکەت ئەوە بێ وەڵی حیاچوونە پێغمبەری خوا صلی الله دەمەیەکە ئاگاداری کردوینەوە فەرمووی لە تتبعن سنن الذين من قبلكم ئێوەی ئومەتم بەداخەوە ڕۆژێک دێ شوێن ئەوانەی پێش خۆتان دەکەون تخوا ئەمڕۆ نیە ئەوە بەداخەوە ئەمڕۆ بسڵمان وای لێ هاتووە ئەوروپا کە شتێک دەکات دڵنیا بن شتێکی مەبەستێکی هەیە شتێک لە پشتێوەیەتی هەر نمونەی سادە سەرچاکردن کابرا لە وڵاتێکی وەکو سوید چونکە دایمە شێدارە تیشکی خۆر زۆر دەگمان دەردەکەوێت ئەمانەی کورد دەکاتەوە چونکە ئەوەندە عەرق بەلا ملیادی و بنانجوی دەسووتێتەوە ئەمەی دێڵێتەوە بەڵام ئەمەی زۆرتر کورد دەکاتەوە کابرا لای ئێمە بە سەزمانەوە زانەمە زۆر پێشکەوتنە ئەڵێ بە قوربان سرم بۆ کوڵاوی بکە و یان بۆم حەفرکە وازای بەتە ڕۆشنبیر ئەو لەبەر عرەقی بنانجۆی وا دەکا کە خۆ مەبەست تۆ نر تۆش حەرام نیە وا بکەی ئەگەر مەبەست چاولێکەری نەبێ تۆش حەزل لێ و پاک و خاوێنترە و جوانتر دەوەستێ مەبەستمۆ نیە گەنجێک لێی حەرام بێ بەڵام وا مەزانە بەوەش ڕۆشنبیر دەبی ئەو هەدەفێکی هەیە کە وا دەکا ئەو بارودۆخەکە وای لێ کردووە چەناگە هێشتنەوە ئەم لاولای دەتاشە من ڕێزمێ بۆوانی وا دەکەن ئازادی لە هیچ کەسێک گەنجێک من ناکەم ئەمە بابەتێک نە پێی کافر ببی لە ئیسلام بچێ دەرەوە کابرا لەو زۆر وڵاتی ئەوروپیدا کە چەناگە دێڵێتەوە ڕەمزێکە بۆ ئەوەی من نێربازی ناکەم کەس ملم نەگرێ بۆ نێربازی کردن پەنا بەخوا بەڵام لێرە کابرا وازانە ئەگەر چەنەگەی هێشتەوە ئەوە یان دکتۆرە یان پرۆفیسۆری جامیعەیە بەداخەوە واللهی لە کابراەکم جای سامم لێ دەکرد کە بینیم ئەوەندە مڕەتە بوو لە مەلیسیەکە باسی ئەوروپای بۆ دەگێڕانەوە دیگە بەس مسلمان نەبی قەیناکە تم بۆ خوای ئەمە ئللا لە جامعی هارتفۆرد و ئەوانەوە لام بێ هاتێتەوە وتم جەنابت لەوێ چ کارەی وتی وەڵا کرێکارم وتم شەهادەت چیە لێ وتی وەڵاهی بەخوا لێ بەهۆی کارەوە بۆم ناخوێندرێ وتم ئەی جەناب لێرە چت خوێندەوە وتی وەڵا تا سێی ابتدایم خوێندووە کە چەناگەش نیشم سەیدەکە سام لێ دەکرد یەکەم جار وتم ئەمە بەو خوا بە علم هەڵمان دەکێشێ برا خۆ مە ئەو کابرا لە ئەوەیە ڕەمزێکە لە کۆمەڵە وڵاتە ئەوە نەوە معنەی پرۆفیسۆر و دکتۆرا نییە مێزی نانخواردن باوەڕتان بێەوە مامۆستایەک لە گۆڤاری یەکە نووسیوێتی دەڵێ کوڕێک چۆتە خوازبێنی کچی ماڵێک ئەزانن ڕەتی ئەم کوڕە لە سەرچ بۆ کوڕێکی بەکالۆریۆسی هەیە زان کۆی تەواو کردو ماڵێکی محتەرم مسلمان مؤبد مؤدب وتوێتی وڵا کاکە من کچی خۆم چۆن دەمە فڵان کەس ئاخر کاکە بۆ کاکە ئێمە مسەقەفین کابرای مامۆستا پێی وتەوە جا براکەم ئەویش خۆ ڕۆشنبیرە ئەویش خوێندەوارە ئەویش بەکەلۆریۆسی جامیعەی تەواو کردووە باشە تۆ فەرقت لەگەڵ ئەوە چییە کاک ئێمە سی ساڵە لەسەر مێز نان دەخۆین ئەو ئێستاش لەسەر لبان نان دەخوا باشە وەرە پێم بڵێ مێزی ناخوارد نەزانی بۆ خەڵک دەزای ئەوروپا لەسەر مێز نان دەخوا ئەخر لێ حاڵی بەم بەستێک هەیە وڵاتی ئەوروپا شێدارە تیشکی خۆر کەمتر لێدا وڵاتەکە عەرزەکە شێدارە خانوەکان لە دار دروست کراون شێ دەکێشێتەوە کابرا بۆی تووشی مایەسیری نەبێ بەربەستێک دادەنێ لە بینی خۆی ئەو ئەرزە شێدارەدا ها لە قەنەفە دادەنیشێ لەسەر ئەرز دانانیشێ بۆی تووشی مایاسیری نەبێ بۆی سمتی سڕ نەبێ کابرای کوردی ئێمە چەند ڕۆشن بیر بووە هاتووە لبادی داناوە ئەویش هەر عینیش حاززێکە لە بینی ئەرزەکەدا هاتووە لە جیاتی کاشی و دار قڕەسووری بەکارهێناوە ئەوە جەنابی دکتۆرەکان زۆریان لەم متارەدان ئەرێ باشە دانیشتن لەسەر لبات سیحیترەیان لەسەر کورسی ئەرێ ماو میکرۆب هیچ کاتێ بە قڕەسوورەوە دەنووسێ یان بە کاشەوە دەنووسێ بە کاشەوە دەنووسێ بە قڕەسوورەی باپیتەوە نانووسێ دە ئێستا وا زانێ خۆ مانع نییە تۆ لەسەر مێز نان دەخۆی مبارەکت بێ خۆ بابەتێکی دینی نییە بەس ئەوە خراپە کچی خۆت بە فڵانکە زڕەوا نەبینی چونکە تۆ سی ساڵە لەسەر مێز نان دەخۆی ئەوەندە پێشکەوتوی چۆن ماڵی فڵانکەس لەسەر لبات دادەنیشن دەی وەڵڵاهی لباتەکەی تۆ سیحیترە لە ڕووی زانستیەوە لە کورسی و قەنەفەکەی ئەو وایە یان نا من ئەمە بەستم ئەوەیە ئەمە حرام نییە بەڵام وا بزانین ڕۆشنبیری بەوەیە ئێ بابە ئاخر ئاودەستی غەربی ئەوە هەدەفێک لەوێ لە پشتێوەیەتی تۆ پێویستیت بەوە نیە الحمدللە فەزلی خوایە لەسەرت واللهی ما ماوەیەک لەمەو پێش شەریکەیەک دیعای دەکرد لە تەلەفیزۆنەکانەوە دەگوم ماست و دۆی نەوەت ئەوە مەبەست مۆنێ خراپ بێ خوانەخواستە کەس دواتێ نەگا ئەو شەریکەی من بشکێنم دوای داوام لە سەقەیت کا لەوانەیە ئەوی لە پێش کەسێشکەوە بخۆم ئەو شەریکەکەی ئەو پاک و خاوێنتر و ماستەکەی محتەرمتر بێ پێکەنینمان پێی دێ بەڵام ئەوە واقعێکە ئەوە فەرهەنگێک لە پشتێوەیەتی تۆ هەموو شتێکی خۆت لا سووک دەبێ وازانی عیلم بەوەیە بەوەی ماسودۆل لە کونەلو تشتەوە بە دەرەجێک نابێ بێ بیست و یەک وەڵی خەریکە وامان لێ دێ خەنا مادەیەکە لە فیرعونەکانەوە هەبووە ئیسلام پێغەمبەری خوا چەند فەرمودەی لەسەری هەیە هەر کەسێ دەیەوێت لێی شارەزا بێ با سەیری کتێبی مەوسوعەی ئیعجازی علمی مامۆستا نایف منیر فارس دوو ماستەری هەیە لەسەر علوم لە مجلدی سێدا لە لاپەڕەی 457ەوە تا 470 بیست لاپەڕە لەسەر فەزلی خانە نووسراوە بۆ سەریەشە بۆ ملیەشە بۆ دەماری لامل بۆ گورچیلە بۆ وانەی پەنجەیان دەتەقێتەوە بۆ وانەی ئەو ئافرەتەی دایمە دەستی لاوایە بەڵام بۆی نینۆک هەموو دکتۆری دنیا دەزان چەند زەرەدی هەیە چەند بۆی ئەمریکی بۆ قژ زەرەدی هەیە بۆ برۆ زەرەدی هەیە کەچی چونکە ئەمە کورد بەکاری هێناوە وەکو ئەو پیرێژنە دەستم لە خەنەدا بێ کەچی چونکە وافرەتێکی ڕووت بەکاری دێنێ ئەو بۆی نینۆکەی پێ سەقافەتە و دوژمنی ئەو خەنەیە دە دکتۆر لە ڕووی زانستیەوە خەنە بە سوتریان بۆی نینۆک ها چاولی ئێمە بە عیلم هیچ ناخوێنینەوە مامۆستایەکی بەڕێز گێڕایەوە فەرمووی ئەوە یعنی وەکو خۆم کە سیقەم پێیەتی وتی لە دەیەکە لە زمانی گرانیەکەدا میوان بووم مەلا بووم ماوەیەک لەوێ مامەوە کە حەوز و ئاوی هەبوو مزگەوتەکە کابرایەک هەبوو مامۆستا فەرمووی قەت خەڵکی تەریق ناکەمەوە لە مزگەوتە چونکە ڕۆشتێنی شتێکی زۆر خراپە بەڵام لە دڵ ماگرەیەکی گەورە بوو کابرایەک کە دەستنوێژ لەگەڵ گۆرەویەکانی بن پشتێنی دادەنا کە دەهاتە بەر سۆبەی مزگەوت دنیا تاریکە جارێ بوو چارەگێکی دەما بۆ نوێژی بەیانی شەو گاری زستان درێژە و شەو نوێژێکمان دەکرد و زووتر دەستنوێژمان هەڵدەگرت بە گۆرەویەکانی دموچاوی دەسڕێەوە کەچی کە دەهاتە ژووری مزگەوتەوە بەو بەیانێ هێشتا بانگ نەبوو وەختی پارشێوە ئەگو بەیانیتان باش من لە دڵما زۆر گرێ بوو مزگەوت شوێنی خۆی هەیە هەتا کابرایەک ڕۆژ لێ ڕاپەڕی کوتی مام فڵان کەس وەڵڵاهی ئەم وەی تۆ ناشیرنە ئەوەی کە بەیانی باش دەکا سەعات هەشتیش دەخەوێ هەڵنەستاوە سەعات نەدڵە بەیانیت باش هێستا نیوە شەوە بەم تاریکە ئەمجا من مزگەوتە بۆ سەلام ناکەی کوتی کابرا لێی بەر پێ بوو دێی تۆڕە بوو کاکە تۆ ئەتەوێ هەتا ماوین لە یەک بەرگا بمێنینەوە هەموو عالەم پێشکەوت و چوە سەرمان قەیچێک ئاگەم بڵێم بەیانیت باش کورە مام فڵان کەس بە بەیانی باش پێش ناکەوی تۆ هێشتا بە گۆرەوی دم و چاوت دەسڕیەوە جا گۆرەویش پەنا بەخوا لە ئەدیداسا بێیان لە پاتەی چووپی تورکیدا بێ بە چ بۆنێک و پیسێکی هەبێ تۆ بە گۆرەوی دم و چاوت دەسڕیەوە بە تەمای بچێ سەر مانگ چونکە بەیانیان لە سعات پێنج بڵێ بەیانیت باش سەلام عەلەیکی ئیسلامەتیت پێش شەرم بێ والله هەمومان خەریکە وامان لێبێ بەڕاستی هەرچی لەفزی ئیسلامەتیە هونەرمەندێک لەم ڕۆژانەدا گۆڤارێکم خوێندەوە چاوپێکەوتنی لەگەڵا کراوە دەڵێت جەناب ئەگەم لە مردن ناترسی وا عمرم دەوری شەست و ئەوەندە ساڵەیە ئەوە ئەگەم مردن هات دەڵێ پێڵەم وێڵکەم وێڵکەم یعنی مەرحەبا یعنی بەخێ بێ سەر چاوم باشە هەر بەوەندی پێت بڵێن بەڵ عاسی فڵانکە زۆر ڕۆشن بیرە ئەی باشە بڵێ مردن هات بە ئیمانەوە بە سەلامەتیەوە بە ڕووی سوورەوە بە سەربەرزیەوە دنیا بەجێ بێڵم بۆ حزوری خوا بگەم تخوا ئەم وشە جوانتریان وێڵکەمی ئینگلیزی ئەمە بەس بۆ ئەوەندەی لەسەر گۆڤارەکەم نووسم بەخوا فڵان کەس ڕۆشنبیرە لە زیاتر بەخوا ئیمان داتێ ڵێ وێڵ کەم ئەمانە بەڕاستی دواکەوتنە واللهی پێشکەوتن نییە بەڕاستی چاولێکەری کوێرانە مەترسیەکی گەلێ گەورەیە لەسەر ئینتیمای ئاینی و نەتەوەیمان خۆشەویستان ئیمانداران لە کۆتایی وتارەکەدا ئەوە دەڵێم ئێمە ئێستا وڵاتمان جاران خاکمان داگیر کرابوو جاران کوردستانمان داگیر کرابوو بەڵام فکرمان ئازاد بوو بەڵام دایمە تینووی ئازادی بووین تینوو بووین بۆ زمانەکەی خۆمان حەزمان دەکرد یەک وشەی عەرەبی بەکارنەهێنین شانازیمان بە وشەی کوردیەوە دەکرد خەڵک دەگەڕا بە دوو وشەی کوردیدا خۆشەویستان جاران شەیدا بووین بۆ جل و بەرگی کوردی بۆ کوردایەتی بۆ خۆشەویستی نیشتیمان بۆ میوان دۆستی کابرا لەو لادێدا هەر نان و دۆی هەبوو کەچی میوانی هەر لەگەڵا بوو وانەبوو بۆ هاوکاری یەکتر بۆ دەستباری یەکتر لە شین و شایدا خەڵک بەزەی بە یەکا دەهاتەوە ئەمانەمان هەبوو وڵاتمان داگیر کرابوو شانازی دەکرد بە بە ناوی منداڵی کوردی دەگو با ناوەکەی ناوی باو باپیرانی خۆمی لێنێم شانازیە باوکم کەڵە پیاو بوو شانازی دەکرد بە گۆڕی باب و باپیرانت شانازی دەکرد بە ناوی دێیەکەت بە ناوی شارەکەت بە ناوی کوردستانەکەت کەچی ئێستا وڵاتمان شکور ئازادە لە خوا بەزیادێ حکومەتی کوردیمان هەیە بەڵام واللهی مەترسێکی گەورەمان لەسەرە بالعکسی جاران بەعکسی جارانە وڵات ئازاد بوو بەڵام خەریکە هەمومان دەبین بەدیل ئەکرێنە قەفەزەوە ئایا مەترسی نییە ناوی کوردی بۆ تەعیبە کابرا پێ عیبە ناوێکی مسلمانانە یان کوردانە لە منداڵەکەی نیە ئەبێ لە ئەوروپاوە هات بێتەوە کابرا بەنزین خانە دەکاتەوە دەبێ ناوێکی ئەوروپی لەسەر بێ پێ عیبە بە ناوی دەیەکەی خۆی و ناوی نیە ئەمە مەترسی نیە مەترسی نیە بەخ زۆر جەری نەبی جەناب جامەدانە لە سەردا ڕەمزێکی پیرۆز خۆ هیچ عیبێشت لە نەجلی کوردی لە بەرای زۆر جەری نەبی ناوێری بچێە لای ئەو سکرتێری جەنابی کورد پەروەری مەسول وا لە ژوورەیە چونکە دەتکاتە دەرەوە بە بخوا لەوانەیە ئەمە تەقینەوە بکە یعنی بەلایەوە عەجیبە مامۆستایەکی بەڕێز فەرمووی چوومە دادگای سلێمانی ئیشێکم هەبوو ئیمزام کەوتە لای ئافرەتێک سەیرەکەم هەموو لا شەڕ و تۆخۆت هەر کە چاوی پێم کەوت جامانم لەسەرایە و جلێکی قۆپچەدارم لەبەرایە و جلی شێخ مەحمودم لەبەرایە ئادەی خاڵۆ پەنجە و بێنا مۆرێک بکە لەوێکانە وتم وەڵا ئادەی کچم قەڵەمەکە و بێنە بابە گیان بۆ گاڵتەم پێ دەکەی پەنجە و بێنە یعنی تۆ کابرایکی نەخوێندەواری نازانی بێنە پەنجە لێم وەرکە من بەکالۆریۆسم هەیە جامیعەی بەغام تەواو کردو پێشکەوتوترین جامیعەی عێراق ڕۆژنامە نووسم ئەوە ئەندامی سندیکای ڕۆژنامە نووسانم چەند کتێبم هەیە بەس لەبەرەوەی جلی کوردیم لەبەرە خاڵە پەنجە و بێنە بەس تو ئەو خوای حەق دەیناسی و کە خۆت بە کورد دەزانی تۆ چەندت خوێندە وتی وەڵام من سێ متەوەستم تەواو کردووە ئیدە باشە من لەوەی کە تۆ جلی ئەوروپی لە بەرای خۆت ڕوت کردوێتەوە لە دین لە حیا لە هەموو شتێک تۆ پێشکەوتوی من کە جلی باب و باپیرم لە بەرای دوا کەوتم و خاڵە پەنجەو بێنە ئەمە ئەمە ئەمە دیلکردنی ئەم میلەتەیە وامان لێ هاتۆ کابرا پێی بڵێ کوڕی فلان حاجی شەرمەکە ئەڵە باپیرم باب باسی مەکە بڵێ فەڵکی فلان دی کاکەی مەحەل با و باپیرمان لە شار بوون خەڵک شانازی بە لادێیەوە ناکە بەکانی ئاوەکەی ناکە بە شاخەکەیەوە ناکە بە شۆڕش گێڕیەکەیەوە ناکە بە مێژوەکەیەوە ناکە بە شیعری کوردیەکەیەوە ناکا بە شعرەکە سەربەخۆ بێ کابرا قسە دەهۆنێتەوە وەڵای مە دوو سێ چوار شەو لە تەلەڤیزیۆنەکە ئاگام لێیە کابرا قسە دەکات بۆ خۆشی بە دیارەوە دانیشە قسە دەڵێ ئەخە بابە شعر شعرە قسە دەڵێ هەرچی بۆی هادەری دەپەڕێنێ بەخوا فڵان شاعری گەورەی گەلەکەمان زۆر مهمە دەبا بە شاعیر نالیە گۆرانە شاعیر بێکەسە بەڵام ئەمە شاعیر نییە ئەمە ئەمە تەنها وەکو ئەوروپیەکان شعر دەخوێنێتەوە بۆیە زۆر مسەقەفە زۆر پێشکەوتووە دەبێ مێزگردی بۆ بکرێ کابرا مێزگردێک دەکرێت بۆ ناوی دەنەوی وۆرکشۆپ ئەی باشە بۆ بە کوردی ناوی کۆمەڵێک خەڵک دەچی مسەقەف لە دەوری مێزێکە کۆ دەبینەوە والله هەمومان بووینە دی لە وڵاتی ئازادا جاران خاک داگیرکراو بوو بەس عەقڵمان ئازاد بوو ئێستا خاکمان ئازادە مۆد و مۆدکاری هەمومانی کوشتووە هەتا ئەو کەلەپچە لەو دەستەت دەکەیەوە کەلەپچەی مۆد ئەو دەستەیانت دەگرێ هەتا ئەوە دەکڕی سەیەکی مۆدی نەماوە فریا ناکەوی هەموو خەڵکیان کرد بە دیل و کۆیلە لە وڵاتێکی ئازادا با بگەڕینەوە بە قورئانەکەمان ئێمە خاوەنی قورئانین خاوەنی پێغەمبەرێکین صلی الله علیه وسلم حتا قیامەت فەرموودەکانی بە ئیعجازی علمی لێک بدەوە کۆتایی پێ نایە وەڵڵاهی ئەوەی باب و باپیرانمان کردوویانە لەسەر لبات خەوتووە لە قوڕی سوورا ژیاوە لە خانووی گەوا ژیاوە هەمووی لە ڕووی عیلمیەوە لە ڕووی تەندروستیەوە لە خانووی ئێستا پێشکەوتوتر بووە ئیتر بۆ گاڵتەی پێ دەکەی بۆ گاڵتەت بە لادێی دێ بۆ گاڵتەت بە خانوو قوڕەکان دێ ئەم وتارە هەر ئەوەندە کاتەکەیدا باسی حەزەتی عیسا پێغەمبەر سەلامی خوا لەسەر بێ باسی پێشوازیکردن لە ساڵێکی نوێی تەمەنت کە دێ بە ئیزنی خوای گەورە هەڵی دەگرین بۆ وتاری داهاتوو خوای پەروەردگار ڕەحممان پێ بکەی خوا بە ئاگامان بێنیەوە خوای گەورە وشیارمان کەی بێدارمان کەی لە غەوی غەفڵەت بە ئاگامان بێنیەوە یا ربی خوایە قورآن ناز بین پێغەمبەر ناز بین ئیسلام ناز بین کورد پەروەر بین نیشتیمان پەروەر بین دوورمان کەی لە چاولێکەری شوێرانە لە لاساییکردنەوەی بێگانە بە بێ ئاگایانە یا یا ربی خوا ئەخلاقەکەمان ئەم ئەخلاقی کوردەواری ئەم وڵاتی ڕاگرتۆ خوا لە ناوماندا باقی کەی بیهێڵیتەوە خوای پەروەردگار ئەو کەسانەی کەوا بە بێئاگایی بە حەر بە تەلەفیزۆن بە دووی شت دەکەون یا ربی خوا هیدایەتیان بدەی خوا بە ئاگایان بێنەوە ئەوانەی لاڕێن ئەو کوڕە گەنجانەی کە بەتەمان ئەم شۆ بەرەو عارەخانەکان بڕۆن یا ربی خوا ڕەحم و بەزەیی بخەیە دڵیانەوە نوری ئیسلامەتی دڵەکانیان ڕووناک کاتەوە هیدایەتیان بدەی لە باوەشی دایک و باوکە بە سۆزەکانی خۆیان دابی حرمەتی نێوان باوک و ئەولادایەتی زیاد کەی یا ربی شیفای نەخۆشەکانمان لەم ڕۆژە مبارەکەدا بۆ بنێری یا ربی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا ربی خوا ڕحم بە مردوەکانمان بکەی ئەوەی مردۆ خوا لە گوناهی خۆش بی یا ربی خوا داوا لێ دەکەم ئەوەش باسی مردوانم کرد ئەوەشم لەبیر نەچێ ئەمەش دەستی دوژمنە ئەوەی گەنج و خوێندەوارە ئەوە بەوە خەریکی کردووە ئەوەی پیرە ئیشی بەوەیە ئەرە مامەسا ڕۆژی دوسێ جا فاتحە مامەسا بە فاتحە بۆ مردوو بچێ کورە کاکە تۆ تا زیندوو بزان یەک دۆلاری یەدەیە وڵی بمرێ لەسەر جێگاکە دینارێکی نادەیە کە مردیش فاتحای بۆ مەخوێنە ئەو ئەوەش دەستی دوژمنە بەس خەریکیەوەی ئەرە مامەسا کابرا دەبێ مرد بە فاتحای پێ بگا دەبی خوێنە قورئان و خۆ ئیشەڵا ئەوە ئەوەش دەردێکی کەی کوشندەیە یان خەریکی ڕەخس و سەمای مەسیحیە یان بەوەیەوە خەریکە دەبێ ئەبێ فاتیحا دوای بانکە بێ ئەلە مامۆستا دەبێ فاتیحا بە مردوو بکە کوڕە تۆ وەرە باسی زیندوو بکە باسی شتێکی زانستی بکە کە ئەمڕۆ ئەمڕۆ کابرا پێویستی بە تۆیە لەگەڵ یا بژی وەڵای بەیانی من ناچم بۆ فاتیحاکەشی و فاتیحاشی بۆ ناخوێنم ئەمڕۆ بە دینارێک یارمەتی دەم کە لەسەر جێگا کەوتووە خوای گەورە بە ئاگامان بێنێتەوە خوای گەورە دینەکەی چۆنە ئاوا حاڵیمان کە عاقبەتی هەموو لایەکمان خێرکە ئامین ئامین والحمد لله رب العالمین